بەناوی خوای بەخشندەی میهرەبان. ئەڵقەی نۆ. قوڕەیش ناچار دەبێت کە ڕێکەوتن ئەنجام بدات لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ. موشریکەکان دوای چەندین ساڵ لە دوژمنایەتی توندیان بۆ خودی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و دوژمنایەتیەکی یەکجار گەورە بۆ هاوەڵانی بەڕێزی، دوای ئەو هەموو ئەشکەنجە و ئازار و سوکایەتی و گاڵتەجاڕی و هەتا دوایی بە ناچارانە داوایان لە پێغەمبەر کرد دروودی خوای لەسەر بێ بۆ ئەوەی ڕێکەوتن لەگەڵیاندا ئەنجام بدات لە ڕیوایەتێکدا کە ئیبن ئیسحاق دەیگێڕێتەوە و دەفەرموێت عوتبەی کوڕی ڕەبیعە داوای لە قوڕەیش کرد کە ڕێگەی پێ بدەن وەکو نوێنەری ئەوان بچێتە لای پێغەمبەر دروودی خوای لەسەر بێ تا ڕێکەوتن لەگەڵیدا ئەنجام بدات. لە ڕیوایەتێکی تردا کە جابیری کوڕی عەبدوڵڵا ڕەزای خوای لێ بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت، قوڕەیش کۆ بوونەوە سەبارەت بە پێغەمبەر دروودی خوای لە سەر بێ وتیان، ئەرێ نابینن یەکێک لە هەمووتان شارەزاتر بێت لە سیحر و فاڵگرەوە و شیعر تا بچێت بۆ لای ئەو پیاوەی تاقم و کۆمەڵەکەی ئێمەی پارچە پارچە کردووە و دەسەڵاتی کز و لاواز کردووین و ڕەخنە لە ئاینمان دەگرێت تاکو لەگەڵیدا بدوێت و بزانێت وتەی ئەو پیاوە چی دەبێت؟ وتیان باشە، بەڵام کەس شک نابین بشێت بۆ ئەم کارە تەنها عوتبە نەبێت، ئینجا بە عوتبەیان وت، ئەی ئەبو وەلید، تۆ نەبێت کەسی تر شک نابین ئەم کارەی پێ بکرێت. وەلیدیش هەستا بەو کارە و بەڕێ کەوت و هاتە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و وتی، تۆ چاکتری یان عەبدوڵای باوکت؟ پێغەمبەریش درودی خوای لەسەر بێ بێدەنگ بۆ ئنجا وتی، تۆ چاکتری یان عبدالمطلب؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەر بێدەنگ بوو، ئنجا وەلید وتی، ئەگەر بڵێیت ئەوان چاکتر بوون لە تۆ ئەوە خۆت دەزانیت ئەوانیش ئەو بتانەیان پەرستوە کە تۆ ڕەخنەیان لێ دەگریت وە ئەگەر خۆت بە چاکتر دەزانی لەوان وتەی خۆت بڵێ با گوێت لێ بگرین بەڵام وەڵاهی کەسێکمان نەدیوە شومتر بێت بەرامبەر قەومەکەی وەک تۆ. پارچە پارچەت کردین و ئابڕووی ئاینەکەت بردین و لاوازت کردین و ئابڕووی ئێمەشت برد لە ناو عەرەبدا تا دەنگوباس بڵاو بووەوە کە لە قوڕەیشدا شاعیرێک هەیە سیحرباز هەیە و فالگرەوەیەک هەیە تا وامان لێ هاتووە هەر ئەوەندە قیژەیەک ببیستین دەست بدەینە شمشێر ئەی پیاوەکە ئەگەر لەبەر هەژاری خۆت وا دەکەیت و ئەم ئاشووبەت ناوەتەوە ئێمە هەموو سامانەکانی خۆمان کۆ دەکەینەوە و تا گەیشتە ئەو ئایەتەی کە دەفەرمێت، فان اعرضو فقل انذرتکم صاعقە مثل صاعقە عاد وثمود. ئەنجا عوتبە وتی، بەسە ئیتر بەسە، هەر ئەمەیە وەڵامەکەت؟ فەرمووی، بەڵێ، هەر ئەوەیە. ئەنجا عوتبە گەڕایەوە بۆ لای قوڕەیش و وتیان، ها، چ هەواڵێکت بۆ هێناوین؟ ئەویش وتی، هەر شتێک کە بزانم ئێوە لە ڕوودا پێی دەڵێن، منیش پێم وت. وتیان، ئەی وەڵامی دایتەوە؟ ئەویش وتی، بەڵێ، سوێند بەوەی کە ئەم کەعبەیەی بە کەعبە داناوە، هیچ وتەیەکی تێ نەگەیشتم تەنها یەک وتەی نەبێت ئەویش ئەوەیە، فان اعرضوا فقل انذرتکم صاعقە مثل صاعقە عاد وثمود. وتیان، ماڵت وێران بێ کابرا، ئەو بە عەرەبی لەگەڵت دەدوێ، کەچی هێشتا تێی ناگەیت وتی چی؟ ئەویش وتی، نەوەڵا هیچ تێنەگەیشتم تەنها هەورە بروسکەکەی عاد و سەمود نەبێت. دوابەدوای ئەوە قوڕەیش ناچاربوون دیسان لە ڕێگەی مامیەوە گوشار بخەنە سەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ ئەوەی بڵاوبوونەوەی ئاینی ئیسلام لە شاری مەککەدا پەک بخەن. لە عوقەیلی کوڕی ئەبو تالیبەوە ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، قوڕەیش هاتنە لای ئەبو تالیب و پێیان وت، ئەی ئەبا تالیب! برازاکەت لە کووچە و کۆڵان و شوێنە دانیشتنەکانی ئێمەوە لە مزگەوتەکەی کەعبەدا دێت بۆ لامان و بە وتەکانی ئازارمان دەدات. ڕێگری بکە با وا نەکات. ئەویش وتی. عوقەیل، بڕۆ محەمەدم بۆ بدۆزەرەوە و بیهێنە بۆ لام. دەفەرموێت، منیش چووم لە ژوورێک لە ژوورەکانی ماڵی ئەبوو تالیب، محەمەدم بانگ کرد و لەگەڵم هات، لە ژێر سێبەری دیوارەکەوە بەڕێ کەوتین تا چووینە لای ئەبوو تالیب. ئەبوو تالیب پێی وت، ئەی برازاکەم! ئەم ئامۆزایانەی خۆم پێیان ڕاگەیاندووم کە تۆ ئازاریان دەدەیت لە کووچە و کۆڵان و شوێنی دانیشتنەکەیاندا. وازیان لێ بهێنە و ئازاریان مەدە. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چاوی بەرز کردەوە بۆ ئاسمان و فەرمووی، ئایا ئەو خۆرە دەبینن؟ وتیان، بەڵێ. فەرمووی، سوێند بە خوا من ناتوانم دەست بەردار بم و واز بێنم لەم کارەم وەک چۆن ئێوە ناتوانن شاڵاوی ئاگرم بۆ لێ بکەنەوە لەو خۆرە. ئەبو تالیبیش وتی، وەڵڵاهی برازاکەی خۆم قەت درۆی نەکردووە. ئێوەش بڕۆنەوە و ژیر بن. هەروەها بەوەشەوە نەوەستان تا گەیشتنە ڕادەی ملکەچ بوونیان بەرامبەر بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەک ئیبن عەباس ڕەزای خوای لێ بێ دەفەرموێت ڕۆژێکیان ئومەیە و ئەبو جەهل لەگەڵ چەند سەرکردەیەکی قوڕەیشدا چوینە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێیان وت ئەی محمد وەرە تۆ دەست بهێنە بە بتەکانماندا، ئێمە دێینە ئەو ئاینەتەوە و موسڵمان دەبین. پێغەمبەریش دروودی خوای لەسەر بێ زۆر موسڵمان بوونی قەومەکەی پێ خۆش بوو بۆیە کەمێ دڵی نەرم بوو. ئینجا خوای گەورە ئەو ئایەتەی لەسەر دابەزاند کە دەفەرموێت. ئاینی ئیسلام و ئازاردانی شوێنکەوتوانی، تاکە ڕێگەیەکیان لەبەردەم مایەوە کە ڕووبەڕووبوونەوەی پێغەمبەری دروودی خوای لەسەر بێ پێ بکەن ئەویش ڕێگەی داوا کردنی موعجیزە بوو ئیبن عەباس ڕەزای خوای لێ بێت دەفەرموێت قوڕەیش بە پێغەمبەریان گوت دروودی خوای لەسەر بێ داوامان بۆ بکە لای خوای خۆت تا تەپۆڵکەی سەفامان بۆ بکات بە ئاڵتوون ئەگەر ڕاست دەکەیت. ئەگەر ببێت بە ئاڵتون ئێمەش بەیانی شوێنت دەکەوین و دەزانین کە تۆ ڕاست دەکەیت ئەوەی کە خۆت وتوتە هەر ئەوەیە کە پێغەمبەریت و باوەڕت پێ دەهێنین پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی وا دەکەن وتیان بەڵێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ داوای لە خوای گەورە کرد و جبریل لەلایەن خواوە هات بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی فەرموو پەروەردگارت سەلامت لێ دەکات و پێت ڕادەگەیەنێت و دەفەرموێت، ئەگەر ویستت لێیە بەیانی تەپۆڵکەی سەفایان بۆ دەکەم بە ئاڵتوون. بەڵام دوای بینینی ئەو موعجیزەیە هەر کەس پەشیمان ببێتەوە سزایەکی دەدەم کە سزای هیچ کەسێک وا نەدرابێت. وە ئەگەر ویستت لێ بێت دەرگای بەزەیی و تۆبەیان لەسەر دەکەمەوە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، بەڵکو داوای کردنەوەی دەرگای تەوبە و بەزەییان بۆ دەکەم. پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەوە دوودڵ نەبوو کە ئەگەر قوڕەیش ئەوەش ببینن هەر بێ باوەڕ دەبن و باوەڕ ناهێن و پاشان بەر سزای سەختی خوا دەکەون خۆشیان و نەوەی دوای خۆشیان لەناو دەبەن لەبەر ئەوە بە باشی زانی کە خوای گەورە دەرگای بەزەییان لێ بکاتەوە و ڕێنمەییان بکات وە ئەوەش بوو کە دوایی هەر ئەوان موسوڵمان بوون لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، سەرکردەکانی قوڕەیش کۆبوونەوە لە دوای ڕۆژئاوا بوون لە پەنای دیواری کەعبەدا و ناردیان بە دوای پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ کە کاتێ پێغەمبەر دروودی خوای لەسەر نێرراوی ئەوانی پێگەیشت کە کۆبوونەتەوە و نیازی قسە کردن و ڕێکەوتنیان هەیە لەگەڵی ئەوە بوو پێغەمبەر دروودی خوای لەسەر بێ خۆشحاڵ بوو بەرەو ئەوێ چوو لەوێ قوڕەیشیەکان باسی پەیوەندی و دژایەتی نێوان هەردوو لایان کرد و لە دواییدا وتیان. ئەگەر پێت خۆشە با پارەت بۆ کۆبکەینەوە یان سەرکردە و پاشامان بە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەڵامی دانەوە و فەرمووی، من نەهاتووم بۆ ئەوەی کە دەوڵەمەندی ئێوە بم، بەڵکو خوای گەورە تەنها ئاینێکی بە مندا ناردووە، تەنها داواکاریم لە ئێوە ئەوەیە گوێڕایەڵی خوای خۆتان بکەن و شوێنی ئاینی ئیسلام بکەون، ئەگەر ئەوە بکەن من هەر ئەوەم لە ئێوە دەوێت. قوڕەیشیەکان زانیان گفتوگۆ سوودی نیە لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ تا وایان لێ هات وتیان ئەگەر تۆ ڕاست دەکەیت با خوا ئەم شاخانە بە چوار دەوری کەعبەدا نەهێڵێت یان داوا بکە لە خوا با ئەو شاخانە بکات بە کانیاو تا ئاو هەڵقوڵێ و وە بیکەین بە کشتوکاڵ و باخ و باخات وەیان بیکەین بە شوێنێکی خۆش و دڵگیر نەخێر ئەگەر ڕاست دەکەیت با فریشتە بنێرێت لەگەڵتدا. ئەوە بوو داوایان لێ دەکرد و دەیان وت ئەگەر ڕاست دەکەیت با خوا باخێکی گەورەت پێ ببەخشێت و دەوڵەمەند بیت و ئاڵتوون و زیوت هەبێت ئێمەش باوەڕت پێ دەکەین تا بەو شێوەیە وتیان ئەگەر ڕاست دەکەیت فەرموو ئاسمانمان بەسەردا بڕوخێنە یان ئەگەر دەتوانیت پارچەیەک لە ئاسمانمان بەسەردا بڕوخێنە تا وای لێ هات کوڕی پووری خۆی عەبدوڵای کوڕی ئەبوو ئومەیە پێی وت وەڵاهی بە هیچ جۆرێک باوەڕت پێ ناهێنم تا پەیژەیەک نەهێنیت لە پێش چاوی خۆمدا پیایدا سەرکەویت بۆ ئاسمان و منیش سەیرت بکەم تا دەچیت بۆ ئاسمان و لەوێوە بێیتەوە و چوار فریشتە لەگەڵ خۆتدا بێت و شایەتیت بۆ بدەن کە پێغەمبەری خوایت ئەگەر واش بکەیت ناچێتە عەقڵمەوە کە تۆ پێغەمبەری خوا بیت و بڵێم تۆ ڕاست دەکەیت سەبارەت بەم مشتومڕە خوای گەورە ئەم ئایەتانەی دابەزاند کە دەفەرموێت. او یکون لک بیت من زخرف او ترقی فی السماء ولن نؤمن لرقیک حتی تنزل علینا کتابا نقرأه قل سبحان ربی هل کنت الا بشرا رسولا دوا بدوای ئەوە قڕیشەکان کۆڵیان نەدا تا بیریان لەوە کردەوە داوای معجززەیەک بکەن کە لە دەسەڵات و توانای کەسدا نەبێت و بە باشیان زانی کە ئەو داواکاریانە لە دەرەوەی زەویدا بێت لەبەر ئەوە داوایان لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ کە مانگیان بۆ بکات بە دوو کەرتەوە. لە ئەنەسەوە ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، دانیشتوانی مەککە داوایان لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ کە موعجیزەیەکیان نیشان بدات و مانگیان بۆ بکات بە دوو لەتەوە، لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت، مانگی نیشان دان بە دوو کەرتی تا بە بەر چاوی خۆیانەوە کێوی حەڕایان بینی کە لە نێوانی هەر دوو کەرتەکەدا بوو و لە ڕیوایەتێکی تردا مانگ بووبوو بە دوو لەتەوە و لەتێکیان لە پشتی شاخەکەوە بینی و لەتەکەی تریان لەو دیوی تری شاخەکەوە بینی و پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی شایەتی بدەن بە چاوی خۆشتان بینیتان لە ڕیوایەتێکی تردا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ داوای لە خوای گەورە کرد تا مانگ بووبوو بە دوو کەرتەوە کەرتێکیان لەسەر شاخی ئەم بەر و کەرتەکەی تر لەسەر شاخی ئەو بەر بوو. دوای ئەوە وتیان، محەمەد سیحری لێ کردووین. چۆن مانگ بوو بە دوو کەرتەوە، کەرتێکی چووە سەر ئەو شاخە و کەرتەکەی تری چووە سەر ئەو شاخەی تریان. دوایی وتیان، ئەگەر محەمەد لە توانایدا بووبێت سیحر لە ئێمە بکا، بێگومان ناتوانێ سیحر لە هەموو کەسێ بکا. ئیبن مەسعوود ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، مانگ بووبوو بە دوو کەرتەوە لە شاری مەککە و بێباوەڕانی قوڕەیش وتیان، ئەمە سیحرێکە محەممەد لە ئێوەی کردووە و ڕاوەستن با کاروانچییەکانی ڕێگەی یەمەن و شام بگەڕێنەوە، ئەگەر محەممەد سیحری لە ئێمە کردبێت ناتوانێت سیحر لە سەرجەم خەڵکان بکات. ئەگەر هاتنەوە و هەواڵیان پێ گەیاندین کە ئەوان بینیویانە، ئەوە دیارە محەممەد ڕاستی کردووە، ئەگەر واش نەبێت ئەوە تەنها سیحرێکە لە ئێوەی کردووە و هیچی تر نییە. ئەوەندەی پێ نەچوو کاروانچیەکان گەڕانەوە لە هەموو لایەکەوە هەواڵیان پێدان و وتیان، بەڵێ ئێمەش هەمان شەو بینیمان کە مانگ دووکەرت بووبوو. کۆچکردن بۆ حەبەشە. ايها الملك كنا قوما اهل جاهلية نعبد الأصنام التي نصنعها بأيدينا من الحجارة والخشب نأكل الميتة ونأتي الفواحش ونقطع الأرحام ونسيء الجوار ويأكل القوي منا الضعيف فكنا على ذلك حتى بعث الله إلينا رسولا منا نعرف حسبه و صدقه و امانته و عفته فدعانا الی الله لنوحده و نعبده و نخلع ما کنا نعبد. ئیبن قەیم ڕەحمەتی خوای لێ بێت دەفەرمێت، کاتێ موسڵمانان زۆر بوون بێ باوەڕەکان دژایەتیان دەکردن و دەیانترساندن و زۆر بە توندی دژایەتی پێغەمبەری خوایان دەکرد درودی خوای لەسەر بێ، و داوایان لە خەڵک دەکرد کە پاشگەز ببنەوە لە ئاینی خوا، بۆیە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕێگەی دا بە هاوەڵانی کە کۆچ بکەن بۆ وڵاتی حەبەشە و پێی فەرموون لەو وڵاتە پاشایەکی لێیە کە کەس لای ئەو ستەمی لێ ناکرێت. موسڵمانان کۆچیان کرد، دوانزە کەس بوون لەگەڵ چوار ئافرەت، لە نێوانیاندا عوسمان ڕەزای خوای لێ بێت هەبوو، زاوای پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ڕوقیەدا، ئەوانیش بە ڕێکەوتن بۆ حەبەشە. ئوم سەلەمە ئەم بەسەرهاتەمان بۆ دەگێڕێتەوە و دەفەرموێت، کاتێ مەککەییەکان شاری مەککەیان لێ ناڕەحەت کردین و هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ تووشی هەموو جۆرە ئەشکەنجەیەک هاتن و ئەو هەموو بەڵا و فیتنەیەیان لە پێناوی دیندا تووش دەبوو و دەشیانزانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ناتوانێت هیچیان لێ دوور بخاتەوە یاخود هیچیان بۆ بکات، چونکە پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ خوای گەورە پشت و پەنای بۆ دابین کردبوو ئەویش ئەبوو تالیبی مامی بوو کە نەیدەهێشت هیچ شتێک بەرامبەری بکرێت بەم شێوەیە کۆمەڵ کۆمەڵ بەڕێکەوتن و لە حەبەشە کۆبوونەوە و بەڕاستی چاکترین جێگە بوو کە پێی گەیشتبن ئوم سەلەمە دەڵێت گەیشتی نەلای چاکترین دراوسێ لەوێ ئاینمان بەبێ ترس دەبرد بەڕێوە و نەدەترساین لە هیچ ستەمێک کە لێمان بکرێت. لە هەندێ لەو ڕۆژانەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ تازە سوڕەتی النجمی بۆ هاتبوە خوارەوە و خوێندیەوە بەسەر کافرانی قوڕەیشدا کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ئایەتی سوجدە بردن سوجدەی برد و قوڕەیشەکانیش سوجدەیان لەگەڵیدا برد ابن مسعود ڕەزای خوای لێ بێت دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ سوڕەتی النجمی خوێند لە مەکە و سوجدەی تیا برد هەرچی کافریش هەبوو لە چواردەوریدا هەمویان سوجدەیان برد ئەم هەڵوێستەی ئەوان خۆکرد بوو هەر لە خۆیانەوە تووشی بوون. تەنها پیاوێک نەبێت پیر بوو، مشتێک زیخی هەڵگرتبوو، گرتی بە ناوچاوانیەوە وتی، ئەمەم بەسە. دەفەرموێت، ئیتر ئەوە بوو دوایی بینیم بە کافری خوا لە ناوی برد. ئیبن قەیم ڕەحمەتی خوای لێ بێت دەفەرموێت، کاتێک کە کۆچکارانی حەبەشە ئەم هەواڵی سوزدەبرنەیان پێگەیشت وایان زانی کە کافرەکانی قوڕەیش مسوڵمان بوون. وە نەیانزانی کە ئەم هەواڵە درۆیە تا گەڕانەوە نزیک شاری مەککە و زانیان کە قوڕەیش زیاتر لە جاران سوورترە لە دوژمنایەتی کردنی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ئینجا بۆیان دەرکەوت کە ئەم هەواڵە درۆیە و هیچ بناغەیەکی نیە بۆیە هەندێ لەو موسڵمانانە بە ناچارانە هاتنەوە ناو شاری مەککە بە تایبەت ئەوانەی کە لە توانایاندا نەبوو بگەڕێنەوە بۆ حەبەشە وە ئەوانەی تریش ڕێگەی گەڕانەوەیان گرتە بەر. لەوانەی گەڕانەوە ناو شاری مەکە عەبدوڵای کوڕی مەسعود بوو ڕەزای خوای لێبێت هەروەها دەفەرمێت ئەلەو جارەدا بوو عەبدوڵای کوڕی مەسعود ڕەزای خوای لێبێ گەڕایەوە و سەلامی کرد لە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کە کاتێ نوێژی دەکرد لە ماڵی خۆیاندا بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەڵامی نەدایەوە ئیبن مەسعود زۆری پێناخۆش بوو ئەم بەسەرهاتە ئیبن مەسعود خۆی دەیگێڕێتەوە و دەفەرمێت ئێمە سەلاممان دەکرد لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کاتێک کە لە نوێژدا بوو ئەویش وەڵامی سەلامەکەی ئەداینەوە ئەمە پێش ئەوەی دەربچین بۆ حەبەشە کە لە خاکی حەبەشە گەڕاینەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ بینیمان نوێژی دەکرد سەلاممان کرد وەڵامی نەداینەوە دەفەرمێت منیش برینی کۆن و نوێم کولایەوە و ماتەمینی باڵی بەسەردا کێشام دانیشتم تاکو لە نوێژەکەی بۆ و ئینجا وتم ئەی پێغەمبەری خوا سەلامم لێ کردیت کاتێ نوێژت دەکرد وەڵامت نەدامەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی یەکێ لەو شتانەی کە خوای گەورە تازە لە ئاینەکەیدا دایناوە ئەوەیە کە بە هیچ جۆرێک لە ناو نوێژدا قسە نەکەین ئنجا وەڵامی سەلامەکەی دامەوە لە دوای ئەوەی سزادانی قوڕیش لە مەککە پەرەی سندەوە و سەختتر بوو لە بەرامبەر هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و تەنگیان پێ هەڵچنرا بۆ جاری دووەمیش ناڕەحەت کران پێغەمبەر درودی خوای لەسەر بێ بۆ دووەم جار ڕێگەی پێدان کە وڵات بەجێ بهێڵن و کۆچ بکەن بەرەو خاکی حەبەشە وە ئەم جارەش تاقمێک خۆیان پێچایەوە و بەڕێکەوتن یەکەم جار ئیمامی عومەر ڕەزای خوای لێ بێ کە هێشتا مسوڵمان نەبوو بوو پرسیاری لێکردن لە عەبدوڵای کوڕی عامرەوە لە لەیلای دایکیەوە ڕەزای خوایان لێ بێت دەفەرمێت عومەر یەکێک بوو لە هەرە دوژمنە سەرسەختەکانی ئێمە لە ئیسلام بوونماندا کە خۆمان ئامادە کرد بۆ دەرچوون بەرەو حەبەشە، عومەر هات، من بە سواری وشترەکەمەوە بووم. بە ڕێکەوتین بڕۆین، پێی وتم، دایکی عەبدوڵا، بۆ کوێ دەچن؟ منیش وتم، ئازارتان داین، ئەچین لە زەویی خوادا دەڕۆین تا ئازار نەدرێین لەسەر پەرستنی خوا. ئەویش وتی، خواتان لەگەڵ. دوای ئەوە ڕۆیشت، مێردەکەم هاتەوە کە ناوی عامری کوڕی ڕەبیعە بوو و من هەواڵەکەم پێ ڕاگەیاند کە عومەر ئەوە یەکەم جارە دڵی نەرمە بەرامبەرمان. مێردەکەشم وتی. پێناچێ تۆ هیوات وابێ کە موسڵمان بێت. ئەویش وتی. وەڵڵاهی هەتا کەرەکەی باوکی موسڵمان نەبێت هەرگیز عومەریش موسڵمان نابێت. کۆچکردنی دووەم بۆ وڵاتی حەبەشە. ابن اسحاق لە ئومو سەلەمەوە ڕەزای خوای لێبێت دەگێڕێتەوە و دەفەرمێت. کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ بینی هاوەڵانی توشی چۆن بەڵایەک بوون و وە خۆیشی خوای گەورە پەنای داوە و مامیشی بەرگری لێ دەکات، وە کەس ناتوانێت هیچی بەرامبەر بکات و زانیشی کە هیچی پێ ناکرێت بەرامبەر ئەو موسوڵمانانە، ئەنجا پێی فەرموون، ئەگەر بچونایە بۆ خاکی حەبەشە چونکە پاشایەکی لێیە کەس ستەمی لێ ناکرێت لای ئەو، وە وڵاتی کەسانی ڕاستگۆیە. بڕۆن. تاکو خوای گەورە دەرووی خێرتان لێ دەکاتەوە لەم بارەی کە ئێوە تیایدان، دەفەرمێت، ئیتر لەو کاتەوە هاوەڵانی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بەڕێ کەوتن بەرەو خاکی حەبەشە لە ترسی هەڵگەڕانەوە و پاشگەزبوونەوە و دوورخستنەوەیان لە ئاینی ئیسلام ئینجا بەڕێ کەوتن بەرەو خاکی حەبەشە وە ئەو مسوڵمانانەی کە کۆچیان کردبوو جگە لەو کوڕ و منداڵانەی پێیان بوو کە لەوێ لەدایک بوون، ژمارەیان تەنها هەشتا و سێ موسڵمان بوو. یەکێک لە کۆچکردوان لە ڕێگە وەفاتی کرد. وەک زوبەیری کوڕی عەوام ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، خالیدی کوڕێ حیزام کۆچی کرد بۆ خاکی حەبەشە، لە ڕێگەدا مارێک گەستی و وەفاتی کرد، خوای گەورەش سەبارەت بەو ئەم ئایەتەی دابەزاند کە دەفەرمێت.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 قوڕەیشیەکان بە بێ عەقڵ دەزانێت و ڕەخنە لە ئاینەکەیان دەگرێ و پڕو پاگەندەی ئەوە دەکات کە پێغەمبەرە. فکنا علی ذلک حتی بعث اللە الینا رسولا منا. تاقمێکی لە هاوەڵانی خۆی ناردووە کە خەڵکانی لای ئێوەش تووشی ئەو ئاژاوەیە بکەن. ئێمە پێمان خۆش بوو کە پێش وەخت بێینە لای تۆ و ئەم هەواڵەت پێ بگەیەنین بۆ ئەوەی ئاگات لە خۆت بێت. ئینجا نەجاشی وتی. ئەگەر ئەوان هاتن، منیش گوێ دەگرم بۆ قسەکانیان تا بزانم چییە و چی نییە و چی دەڵێن. ئازیزان، هەر لە سەرەتای دەعوە و بانگەوازی خواییەوە، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ، دەگەڕا بە شوێن شوێنێکدا تا هاوەڵەکانی بە بێ ئازار و بە بێ ترس خوای خۆیان بپەرستن. دەگەڕا بە شوێن شوێنێکی ئارامدا تا بتوانن بەو پەڕی ئازادی دوور لە ستەم و ستەمکاری قوڕەیشەکان خوای خۆیان بپەرستن. ئەوە بوو خوای گەورە خستیە دڵیەوە کە کۆمەڵێک لە هاوەڵان بنێرێتە لای نەجاشی و بۆ وڵاتی حەبەشە چونکە لەوێ دیارە ئەو پادشایە پادشایەکی دادپەروەر بوە و خەڵکی لە ژێر دەستی ئەودا ستەمی لێ نەکراوە. بۆیە درێژی ئەم باسە و کۆمەڵێک بابەتی تر کە لەگەڵ هاوەڵانی پێغەمبەری خوادا دروودی خوای لەسەر بێ لای نەجاشی پادشای حەبەشە ڕوو دەدات بە پشتیوانی خوای گەورە لە ئەڵقەی داهاتوودا گوێبیستی ئەم باسە دەبن. تا ئەو کاتەش هەموو لایەکتان بە خوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی دە بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسمان لەوە کرد کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆمەڵێک لە هاوەڵە بەڕێزەکانی دەنێرێت بۆ لای نەجاشی پادشای حەبەشە قوڕەیشیش بە بیستنی ئەم هەواڵە ترس کەوتە دڵیان و بە پەلە هەوڵیاندا تا ئەو هاوەڵانە بگێڕنەوە بۆ لای خۆیان. بە پشتیوانی خوای گەورە درێژی ئەم باسە لەم ئەڵقەیەدا ئاماژە پێ دەکەین. دوای گەیشتنی هاوەڵە کۆچکارە بەڕێزەکانی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ لای نەجاشی، ئنجا قوڕەیش بۆ دواجار دەست بەجێ عەمری کوڕی عاس و عەماری کوڕی وەلید لەگەڵ چەندین خەڵات و دیاری گرانبەهایان ئامادە کرد بۆ ئەوەی نەجاشی و وەزیرەکانی پێ قایل کەن تا ئەو کۆمەڵەیان پێ بسپێرنەوە. ئومو سەلەمە ڕەزای خوای لێ بێت دەفەرموێت، کاتێ دابەزین لە خاکی حەبەشە چووینە لای چاکترین دراوسێ کە ئەویش نەجاشی بوو. لای ئەو ئەمین بووین لە ئایین و باوەڕی خۆمان، خوای خۆمان دەپەرست و تووشی ئازار نەدەبووین. کەس ئازاری نەدەداین و گوێمان لە هیچ شتێک نەدەبوو کە پێمان ناخۆش بێت. کاتێ ئەم هەواڵە گەیشت بە قوڕەیش کۆ بوونەوە لە ناو خۆیاندا و پیلانی ئەوەیان کێشا کە نوێنەرێ بنێرن بۆ لای نەجاشی ئینجا دوو پیاوی پایە بەرز و زمان زانیان نارد لەگەڵ چەند خەڵاتێکی گرانبەها کە ئامادەیان کردبوو بۆ نەجاشی لەو شتانەی کە زۆر لای خۆشەویست بوو لە شاری مەککە چاکترین دیاری لای نەجاشی پێستەی نایاب بوو بۆیە پێستێکی یەکجار زۆری نایابیان بۆ کۆکردەوە و و بۆ هەموو باتریاکێک واتە زانا گەورەکانیان لە باتریاکەکانی چواردەوری نەجاشی خەڵاتی باشیان بۆ ئامادە کردبوون ئینجا ئەم خەڵاتانەیان لەگەڵ عەبدوڵای کوڕی ئەبی ڕەبیعە و عەمری کوڕی عاسی سەهمیدا نارد فەرمانیان پێکردن پێیان وتن ئەگەر چوون لە پێشدا بچن بۆ لای باتریاکەکان و هەر باتریاکێک خەڵاتی گرانبەهای خۆی پێشکەش بکەن پێش ئەوەی قسە لەگەڵ نەجاشیدا بکەن ئەجا کە خەڵاتەکانیان پێدان دوایی قسە لەگەڵ نەجاشیدا بکەن و داوای لێ بکەن کە ئەو کۆمەڵەتان پێ بسپێرێتەوە و بیان گەڕێننەوە بۆ لای خۆمان ئومو سەلەمە دەفەرمێت بەڕێکەوتین تا گەیشتینە لای نەجاشی ئێمە لەوێ لە چاکترین جێگە و لای چاکترین دراوسێ بووین و دەفەرموێت هیچ باتریاکێک نەما کە خەڵاتی خۆی وەرنەگرێت پێش ئەوەی قسە لەگەڵ نەجاشیدا بکەن ئنجا هەردووکیان بە باتریاکەکانیان وت کەسانێک لە ئێمە هاتوون بۆ وڵاتی پاشای ئێوە کە هەرزە و نەفامن و لە ئاینی قەوم و هۆزی خۆیان لایەنداوە و و نەش هاتوونەتە ناو ئاینی ئێوەوە بە ئاینێکی داهێنراو هاتوون کە ئێمە نازانین چییە و ئێوەش ئەو ئاینە ناناسن و ئێمەش بۆ لای پاشای بەڕێزی ئێوە نێرراوین لە لایەن سەرکردایەتی خەڵکانی خۆمان کە ئێمەیان ناردووە بۆ ئەوەی پێمان بسپێرنەوە تا بیان گێڕینەوە چونکە خزم و عشرەتی خۆیان باشیان دەناسن و دەزانن عقلیان چۆنە و تا چ ڕادەیەک نەزان و هەرزەن ئەمانە ئاین و باوەڕی ڕاستیان نییە باتریاکەکان هەمویان بەم قسانە ڕازی بوون و پاشان خەڵاتەکانی خۆیانیان نزیک بە نەجاشی کردەوە و نەجاشی لێی وەرگرتن و چوونە ژوورەوە و سوجدەیان بۆ نەجاشی برد یەکێکیان لای دەستی ڕاستی نەجاشیەوە دانیشت ئەویش ئەمری کوڕی عاز بوو و ئەوی تریشیان لای دەستی چەپیەوە دانیشت ئەجا قسەیان لەگەڵ نەجاشیدا کرد و پێیانوت ئەی پاشا کەسانێک لە ئێمە هاتوون بۆ وڵاتی ئێوە منداڵانێکی هەرزە و نەفامن لە ئاینی کەسانی خۆیان لایان داوە و نەهاتوونەتە ناو ئاینی ئێوەش ئاینێکی دروستکراوی تازەیان داهێناوە کە ئێمە نایناسین و نایزانین ماقوڵان و سەرکردەکانی خەڵکی خۆمان ئێمەیان ناردووە بۆ لای جەنابتان بۆ ئەوەی پێمان بسپێرنەوە چونکە ئێمە شارەزاترین کە ئەوانە چین و چ کارەن و ئاینیان چییە و چی نییە. پێمان بسپێرەرەوە و با بیانگەڕێنینەوە بۆ وڵات و ناو خزمانی خۆیان و لێتانیان دوور بخەینەوە. دەفەرمێت، نەجاشی تووڕە بوو وتی، وەڵڵاهی کاری وا ناکەم، بانگیان دەکەم و پرسیاریان لێ دەکەم، تا بزانم ئەوەی ئەوان دەیڵێن ئەوان وەڵامیان چیە؟ ئەگەر وەکو ئەوەی ئێوە دەیڵێن ڕاست بێت ئەوا پێتان دەسپێرمەوە و بیانگێڕنەوە بەڵام ئەگەر وا نەبوو بە هیچ جۆرێک ئەوانتان پێ نادەمەوە و پشتگیریشیان لێ دەکەم و بە چاکترین شێوە ڕەفتاریان لەگەڵ دەکەم تا لە لای من بمێننەوە. پاشان نوێنەریان نارد بۆ لای هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و بانگ کران کاتێک نوێنەرەکان هاتن، هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێت کۆبوونەوە لەناو خۆیاندا و هەندێکیان بە هەندێکیان وت باشە چی بڵێین بەم پاشایە وتیان وەڵاهی ئەوەی دەیزانین پێی دەڵێین ئیتر چی دەبێت با ببێت لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت کاتێک نەجاشی نوێنەری نارد بۆ لامان جەعفەری کوڕی ئەبو تالیب پێی وتین کەس قسە نەکات من ئەمڕۆ وتاربێژی ئێوە دەبم. دەفەرموێت، ئێمەی هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، چووین تا گەیشتینە دەرگای نەجاشی، لەوێ وتمان، ئایا ڕێگە دەدەیت بە پیاوانی خوا بێنە ژوورەوە؟ نەجاشی وتی، ڕێگە بدەن، پێشوازی و مەرحەبا لە پیاوانی خودا. دەفەرموێت، کاتێ هاوەڵان هاتنە ژوورەوە، سەلامیان کرد، واتە سوجدەیان نەبرد. و ڕۆیشتنە ژوورەوە و چوونە بەر دەم نەجاشی لە جێگەی دانیشتنەکەیدا بوو. عەمری کوڕی عاس لای ڕاستیەوە بوو و عەمماریش لای چەپیەوە بوو و قسیس و ڕاهیبەکان بە دوو ڕیز دانیشتبوون و عەمر و عەمماریش پێیان وتبوون ئەمانە سوجدە نابەن بۆ پاشا تەنها بۆ خوای خۆیان نەبێت. ئینجا عەمر و عەمماریش وتیان، نابینن؟ نابینن ئەی پاشا ئێمە ڕاستمان کرد لەگەڵتدا بەو سڵاوەی کە پێویستە ڕێزت لێ بگیرێت ئەوان ئەنجامیان نەدا نەجاشی وتی بۆ ئەو سڵاوەی کە شایستەی منە نەتان کرد لەگەڵ مندا واتە بۆچی سوجدەتان بۆ نەبردم هاوەڵانیش وتیان ئێمە سڵاومان لێ کردیت بە سڵاوی ئەهلی بەهەشت بە سڵاوی فریشتەکان. ئنجا نەجاشی ئوسقوفەکانی خۆی بانگ کرد و ئینجیلەکانیان کردەوە پاشان پرسیاری لە هاوەڵانی پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ و وتی. ئەم ئاینە چییە کە ئێوە لەسەری جیابوونەتەوە لە کەسانی خۆتان و نەهاتوونەتە ناو ئاینەکەی من و نەچوونەتە ناو ئاینی هیچ کەسێک؟ جەعفەر لە وەڵامدا فەرمووی، ئەی پاشا، ئێمە کەسانێکی نەفام بووین، بتمان دەپەرست و مردارەوە بوومان دەخوارد و ئیشی خراپەمان دەکرد و پەیوەندی خزمایەتیمان دەپچڕاند و لەگەڵ دراوسێکاندا خراپ بووین، بەهێزمان لاوازی دەچەوساندەوە. تا خوای گەورە پێغەمبەرێکی درودی خوای لەسەر بێ لەناوماندا نارد ئەو پێغەمبەرەی درودی خوای لەسەر بێ عیسا مژدەی پێداوە کە دێت وە ناوی ئەحمەدە بە باشی نەژاد و خوڕەوشت و داوێن پاکیمان ناسیوە بانگی کردین بۆ لای خوا کە بە تەنها بیپەرستین و واز لە ئاینی ئەفسانە بهێنین کە باوک و باپیرانمان لەسەری بوون کە بت و دار پەرستن بووە و فەرمانی پێکردین کە ڕاستگۆ بین و دەست پاک بین و خزمایەتی ئەنجام بدەین و لەگەڵ دراوسێدا چاک بین دوور بکەوینەوە لە خوێن ڕشتن و دووبەرەکایەتی و قسەی درۆ و ئاژاوە نانەوە و بوختان کردن بۆ ئافرەتی داوێن پاک و خواردنی ماڵی هەتیو فەرمانی پێکردین کە خوای گەورە بە تەنها بپەرستین و هاوبەشی بۆ بڕیار نەدەین. وە فەرمانی پێ کردین کە نوێژ بکەین و ڕۆژوو بگرین دەفەرموێت نەجاشی زۆر سەری سوڕما بەم قسانە وە جەعفەریش بەردەوام بوو لە قسەکانیدا و کارە گرنگەکانی ئیسلامی بۆ ڕوون دەکردەوە پاشان فەرمووی ئێمە ئەو پێغەمبەرەمان بەڕاست زانی و باوەڕمان پێهێنا و شوێنی کەوتین بەم جۆرە خی گەورەمان پەرست و هاوتامان بۆ بڕیار نەدا و ئەوەی لی حرام کردبووین بە حراممان زانی و ئەوەی بۆی حەڵال کردبووین بە حەڵالمان زانی بەڵام خزمانمان هەڵیان کوتایە سەرمان و ئازار و ئەشکەنجەیان داین و وایان لێ کردین کە لە دین وەرگەڕێین، ویستیان لە خواپەرستییەوە بمانگێڕنەوە بۆ بتپەرستی. وە ئەوەی ئێمە بە خراپمان دەزانی دەبوو بە چاکی بزانین لەمەودوا کاتێ زاڵ بوون بەسەرماندا و ڕێگەیان لە چوونە ناو ئەو ئاینە لێ گرتین. ئێمەش بەرەو وڵاتی تۆ کەوتینە ڕێ و لە ناو هەموو وڵاتاندا تەنها تۆمان هەڵبژارد و پێمان خۆش بوو کە ببینە دراوسێی تۆ و هیوامان وابوو کە بە هیچ جۆرێک ستەممان لێ نەکرێت لە لای تۆ ئەی پاشا. ئینجا نەجاشی بە جەعفەری وت ئایا ئەو ئاینەی خوا ناردوێتی لە وتەی خوا هیچت پێیە بۆمان بخوێنیتەوە؟ جەعفەر فەرمووی، بەڵێ. نەجاشی وتی، هەندێک لەو قورئانەم بەسەردا بخوێنەرەوە. جەعفەریش دەستی کرد بە خوێندنەوەی سەرەتای سوڕەتی مەریەم، کە سوڕەتێ بوو لە سەرەتاوە باسی پێغەمبەرە بەڕێزەکانی بەنی ئیسرائیل دەکات، بە تایبەتی چۆنێتی لەدایکبوونی عیسای کوڕی مەریەم سەلامی خوایان لێ بێت و دەفەرموێت کە خوێندی، وەڵڵاهی نەجاشی گریا، فرمێسک لە چاوی ڕژا هەتا ڕیشی تەواو تەڕ کرد. هەروەها ئوسقوفەکانیش ئەوەندە گریان تا کتێبەکانی بەردەمیان تەڕ کرد. دوای ئەوە نەجاشی وتی. وەڵاهی ئا ئەمە و ئەوەی عیسا پێی هاتووە هەردووکیان لە یەک جێگەوە دەرچوون. بڕۆن، وەڵاهی بە هیچ جۆرێک تەسلیمی هیچ کەسێکتان ناکەم. ئومو سەلەمە دەفەرمێت، کاتێک عەمرو عەمار لەوێ دەرچوون و ئەو کۆڕە کۆتایی پێهات عەمر وتی وەڵاهی دەبێ بەیانی بێمەوە و هەواڵێکی دڵتەزێن بە دڵی نەجاشیدا بگەێنم کە ئەمان بە پێغەمبەرەکەی ئەوان چی دەڵێن و وای لێ دەکەم کە لە ناویان بەرێت دەفەرمێت عبدوڵای کوڕی ئەبوو ڕەبیعە کە ئەو زیاتر خزم دۆستتر بووتی واز بێنە خۆ ئەوانە خزمانمانن هەرچەندە جیاوازیش بن لە ئێمە. ئەویش وتی، نەخێر، وەڵڵاهی دەبێ پێی ڕابگەیەنم کە عیسای پێغەمبەر سەلامی لەسەر بێ بە ئادەمیزاد دەزانن. کە بەیانی بەسەردا هات، عەمر خۆی گەیاندە نەجاشی و پێی وت، ئەی پاشا، سەبارەت بە عیسای کوڕی مەریەم قسەیەکی یەکجار مەترسیدار و گران دەڵێن، بنێرە بۆ لایان، ئەوان وەک تۆ نین لە باوەڕبوون بە عیسا، بنێرە با بێن بۆ لات و پرسیاریان لێ بکە. فەرموێت، ناردی بە دوامان دا، ئێمەش چووین و تا ئەو کات شتی وا ناڕەحەت نەهاتبۆ ڕێمان. کۆ بووینەوە، هەندێکمان بە هەندێکمان وت، چی بڵێین سەبارەت بە عیسا ئەگەر پرسیارمان لێ بکات؟ هەندێکی ترمان وتمان، وەڵڵاهی، ئەوەی خوای گەورە بۆ پێغەمبەرەکەی ڕوونی کردۆتەوە و پێی ڕاگەیاندووە، هەر ئەوەی پێ دەڵێین، چی دەبێت با ببێت. دەفەرمێت، کاتێ چووینە ژوورەوە، نەجاشی پێی وتین، چی دەڵێن سەبارەت بە عیسای کوڕی مەریەم و دایکی؟ جەعفەریش وتی، ئەوەی لەبارەوە دەڵێین، کە پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ پێی ڕاگەیاندووین، عیسا عەبدی خوایە و پێغەمبەری خوایە، بە وشەی فەرمانی خوای گەورە بووە، کە ناردوویەتی بۆ لای مەریەمی داوێن پاک کە هیچ کەسێک دەستی پێ نەگەیاندووە و منداڵیشی نەبووە لەوەو پێشتر. ئینجا نەجاشی دانەویەوە و چیلکەیەکی هەڵگرت و وتی. وەڵڵاهی ئەو قسەیەی تۆ کردت سەبارەت بە عیسا هەر ئەوەندەیە. لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت، نەجاشی وتی. ئەی کۆمەڵانی زانایان و خواناسان! وەڵڵاهی ئەوەی کە ئێمە دەیڵێین سەبارەت بە عیسا ئەوانیش هەر ئەوە دەڵێن. پێشوازی بێت لە ئێوە و لەو کەسەی ئێوەی ناردووە بۆ ئێرە و منیش شایەتی ئەدەم کە پێغەمبەرەکەتان پێغەمبەری خوایە ئەو پێغەمبەرەیە کە ئێمە دۆزیومانەتەوە لە ئینجیلدا ئەو پێغەمبەرەی کە عیسای کوڕی مەریەم مژدەی هاتنی داوە لەبەر ئەوە نەبێت کە من سەرقاڵی پاشایەتی و بەڕێوەبردنی ئەم وڵاتەم دەچووم هەردوو نەعلەکەیم ماچ دەکرد و هەردوو نەعلەکەیم بۆ هەڵدەگرت و ئاوی دەستنوێژم بۆ دەهێنایە بەردەست ئێوەش بمێنەوە لەلام هەتا پێتان خۆشە. دەفەرمێت، باتریاک و وەزیرەکان کەوتنە دەنگەدەنگ و ورتەورت و نەجاشیش پێی وتن، وەڵڵاهی ئەگەر دەنگەدەنگیش بکەن هەر وایە. ئینجا بە جەعفەر و هاوەڵانی وت، ئێوە ئازادن لە خاکی مندا، هەر کەس جوێنتان پێ بدات غەرامە دەکرێت. پێم خۆش نیە وەڵاهی کێوێک لە ئاڵتونم بدەنێ بەرامبەر بەوەی کە ئازاری یەکێ لە ئێوە بدەم. ئومو سەلەمەش دەفەرمێت دوای ئەوە فەرمانی کرد هەردوو نوێنەرەکەی قوڕەیش عەمر و هاوەڵەکەی دیارەکانیان پێ بدرێتەوە و بگەڕێنەوە و پاشان نەجاشی وتی، وەڵاهی خوای گەورە ڕەشوەتی لە من وەرنەگرتووە کاتێ پاشایەتی بۆ من گێڕاوەتەوە، تا منیش ڕەشوەت وەربگرم وە خوای گەورە خەڵکانی بۆ من ملکەچ کردووە تا منیش ملکەچی ئەو بم. ئومو سەلەمە دەفەرموێت، دوای ئەوەش هەندێ خواردن و دیاری پێ بەخشین. سەبارەت بە ڕوونکردنەوەی ڕەشوەت وەرگرتن کە نەجاشی باسی دەکات، عائیشە خوا لێی ڕازی بێت دەفەرموێت، مانای ئەوەیە پاشای حەبەشەی کۆن واتە باوکی نەجاشی تەنها هەر ئەوی هەبووە واتە، ئەسحەمە، بەڵام نەجاشی مامێکی هەبوو کە دوانزە کوڕی هەبوو. حەبەشەییەکان لەناو خۆیاندا وتیان، ئێمە ئەگەر ئەم سەرۆکەی خۆمان نەکوژین کە تەنها کوڕێکی هەیە، کوڕەکەی ناتوانێت هەموو حەبەشە ببات بەڕێوە. ئەوجار حەبەشە نامێنێتەوە و لە ڕووی وڵاتانی تردا دەڕوخێت. بەڵام با ئێمە هەستین ئەویان بکوژین کە تەنها کوڕێکی هەیە و ئەوەی تریان بکەین بە پاشا، کە دوانزە کوڕەکەی هەیە خۆ ئەگەر بژمرێت دوا بە دوای خۆی دوانزە کوڕەکەی دەیبەن بەڕێوە و موڵکی حەبەشە هەر بەردەوام دەبێت ئینجا حەبەشەیەکان پەیوەندیان کرد بە براکەیەوە کە ناوی مینجا بوو بە هەردووکیان باوکی ئەسحەمەی نەجاشیان کوشت و براکەیان خستە جێگەی وەکردیان بە پاشای حەبەشە نەجاشیش واتە ئاسحەمە کوڕێکی دانا و وریا بوو، هەموو کاری دەوڵەت ئەو دەیبرد بەڕێوە و پایەیەکی بەرزی هەبوو لای مامی، حەبەشەییەکان لەناو خۆیاندا مقۆ مقۆیان تێکەوت و وتیان، ئەگەر ئەم کوڕە دوای مامی خۆی ببێت بە سەرۆکی حەبەشە و بزانێت کە باوکی ئەو حەبەشەییەکان کوشتویانە، بێگومان لە تۆڵەیدا دەیانکوژێتەوە، بۆیە هاتنە لای مامی و وتیان، خۆت باش دەزانیت کە باوکیمان چۆن کوشتووە، ئەگەر ئەم گەنجە بەم شێوەیە ئاوا گەورە بێت، زاڵ دەبێت بەسەر موڵکی حەبەشەدا و سبەی ڕۆژ تۆڵەمان لێ دەکاتەوە یان ئەوەتە دەبێت ئەم کوڕە بکوژین یان لەم وڵاتە دووری بخەینەوە مامەکەشی وتی ماڵتان وێران بێت هەر دوێنێ بوو براکەی منتان کە باوکی ئەوە بەدەستی خۆم کوشت دەتانەوێت ئەمڕۆژ ئەو بکوژنەوە نەخێر هەرگی زواناکەم بەڵام دووری دەخەمەوە لە وڵات ئەوە بوو مامی ئەسحەمەی فرۆشت بە کابراایەکی بازرگان بە 600 درهم و کابرای بازرگان خستیە ناو کەشتی و بردی بۆ شوێنێک. هەر ئێوارەی ئەو ڕۆژە کە نەجاشی تیا فرۆشرا پەڵە هەورێک لە هەورەکانی پایز هەڵهات و مامی نەجاشی کە پاشای حەبەشە بوو چوو بۆ ئەوەی کە خۆی بخاتە بەر باران و تکەی بارانی بەرکەوێت لەناکاو بروسکەیەکی بەرکەوت و مرد. حەبەشەییەکان مقۆمقۆی ئەوەیان بوو کە کێ ببێت بە سەرۆکی حەبەشە. ئەوە بوو چوون بۆ لای کوڕەکانی سەیریان کرد. هیچ کام لە دوانزە کوڕەکەی عەقڵیان تەواو نیە ئینجا ترسان لەوەی کێ ببێت بە پاشای حەبەشە وتیان تەنها ئەو کوڕەی کە فرۆشتومانە ئەتوانێت حەبەشە ببات بەڕێوە ئەگەر دەتانەوێت ئەم وڵاتە بە ئارامی بژی و موڵکی پایەدار بێت دەبێ بچن ئەو کوڕە بدۆزنەوە و بیکەن بە پاشای حەبەشە لە دواییدا ڕۆیشتن تا کابرای بازرگانیان دۆزیەوە و نەجاشیان لە دەست سەندەوە. و کردیانەوە بە پاشا و تەخت و تاجیان بۆ دانا و کردیان بە سەروەری هەموویان و ملکەچی فەرمانەکانی بوون، ئینجا کابرای بازرگان هات و کەوتە سکاڵا کردن و وتی، ئێوە کوڕەکەتان لێسەندمەوە و پارەکەشتان لێ زەوت کردم، وەڵڵاهی دەچم بۆ لای سەرۆکەکەتان یان ئەوەتا پارەکەم دەداتەوە یان ئەوەتا کوڕەکەم دەداتەوە وتیان بڕۆ ئێمە پارەکەت نادەینەوە بچۆ بۆ لای پاشا ئەویش چوو بۆ لای نەجاشی واتە ئەسحەمە وتی ئەی پاشا من چەند ڕۆژێک لەمەو پێش کوڕێکم لێ کڕیم بەڵام هەر کوڕەکەم برد و دوام کەوتن و کوڕەکەیان لێ سندمەوە و کوڕەکەشیان نەدامەوە نەجاشی بە حەبەشیەکانی وت واللهی یان ئەوەتا شەش سەد درهەمەکەی بۆ دەگێڕنەوە یان ئەوەتا کوڕەکەی کڕیوێتی دەستی دەخاتە ناو دەستی لەگەڵ خاوەنەکەیدا دەڕوات بۆ هەر شوێنێک کە پێی خۆش بێت. ئەو کاتە حەبەشیەکان ڕازی بوون پارەکە بگێڕنەوە بۆ خاوەنەکەی و نەجاشی پێی وتن. خوای گەورە پاشایەتیەکی کە ئەوان لە منیان سەندبوو هێنایەوە ژێر دەستم وە خوای گەورە ڕیشوەتی لێ وەرنەگرتم کاتێ منی کرد بە سەرۆکی حەبەشە و دوژمنانی منی کرد بە دۆست و ملکەچی من. ئەوە شایستەی ئەوەیە کە من لە پێناوی خوادا ملکەچی فەرمانی خوا بم و ڕیشوەتی ئەو دوو بەرتیلچە وەرنەگرم بەوەی خراپە بکەم بەرامبەر بەو مسوڵمانانە. ئومو سەلەمە لە درێژەی باسەکەیدا دەیگێڕێتەوە و دەفەرمێت، ئینجا بە ڕیسوایی هەردووکیان گەڕانەوە و بە بەرتیلەکانیانەوە کە هێنابوویان لەگەڵ خۆیاندا بۆ نەجاشی و باتریاکەکان. ئێمەش لەوێ ماینەوە. لە چاکترین جێگە و لای چاکترین دراوسێ وەڵاهی ئێمە لە خۆشیدا بووین ئەوەندەی نەبرد کابرایەک لە نەجاشی پەیدا بوو ململانێی دەکرد و چەکی لێ هەڵگرت بوو کۆمەڵێکی زۆری لەگەڵدا بوو وەڵاهی ئێمە هیچ غەمباریەک و دڵتەنگیەک ڕووی تێ نەکردبووین لەو کاتەدا کە لەوە گەورەتر بێت. دەترساین لەوەی کە نەجاشی لەو کاتەدا تیابچێت و سەرۆکێکی تر بێت بۆ حەبەشە و ئێمە نەناسێ و پلە و پایەمان نەزانێت. لە ڕیوایەتێکی تردا زوبەیری کوڕی عەوام ڕەزای خوای لێبێت دەفەرموێت، کاتێ ئەو کابرایە هەڵیکوتایە سەر نەجاشی، بە خۆی و سوپاکەیەوە کۆمەڵێ لە کۆچکاران، واتە جەعفەر و هاوەڵانی، چوونە بەر دەم نەجاشی و پێیان وت، ئێمە پێمان خۆشە لەم شەڕەدا بەشداری بکەین دژ بە دوژمنەکەت و لە ڕیزی تۆدا بجەنگێین، تا بزانیت ئازایەتی ئێمە تا چ ڕادەیەکە و بۆ ئەوەی پاداشتی هەندێ لەو چاکەیەت بدەینەوە کە لەگەڵ ئێمەدا کردووتە. نەجاشیش وتی. سەرکەوتنی خوای گەورە گەلێ چاکترە لە سەرکەوتنی خەڵکان. زوبەیر دەفەرموێت، سەبارەت بەمە بوو خوای گەورە ئەو ئایەتەی هێنایە خوارەوە کە دەفەرموێت، اعوذ باللە من الشیطان الرجیم، وان من اهل الکتاب لمن یومن باللە وما انزل الیکم، وما انزل الیهم خاشعین للە، ئومو سەلەمە دەفەرمێت، ئەوەندەی پێ نەچوو نەجاشی بە خۆی و سوپایەکەوە بەڕێ کەوت بەرەو شوێنی دوژمن، ڕوباری نیلیان لە نێواندا بوو، هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە نێوان خۆیاندا وتیان، ئایا پیاوێک دەتوانێت بڕوات نزیک بێتەوە لە شوێنی شەڕەکە و هەواڵی شەڕەکەمان پێ بگەیەنێت؟ زوبەیر وتی من دەڕۆم. زوبەیر، منداڵتر بوو لە تەمەندا، ئێمەش مەشکەیەکمان بۆ هێنا و پڕمان کرد لە هەوا و بەستمان بەسەر سنگیەوە بۆ ئەوەی مەلەی لەسەر بکات لە ناو ڕووبارەکەدا، ئەویش بە مەلە ڕۆیشت هەتا گەیشتە قەراغی نیل و گەیشتە جێی شەڕەکە. دەفەرمێت، ئێمەش لەو کاتەدا دوعامان دەکرد کە خوای گەورە نەجاشی سەربخات، ئەوەندەی پێ نەچوو خوای گەورە نەجاشی لەو شەڕەدا سەرخست و سەربەرز و شکۆمەندی کرد، دوژمنەکەی تێکشکاند و سەرتاسەری موڵکی حەبەشە جارێکی تر گەڕایەوە بۆ ژێر دەسەڵاتی نەجاشی. ئێمەش لەوێ بووین لە چاکترین جێگەدا تا گەڕاینەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ. سەبارەت بە کۆچکارانی ئەشعەری یەمەن کاتێک بەرگوێیان کەوتبوو کە خوای گەورە پێغەمبەری ناردوە درودی خوای لەسەر بێ و لە شاری مەککەیە، ئەوان بە کەشتی ڕێکەوتبوون تا بگەنە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەڵام خوای گەورە نسیبی بەرەو لای حەبەشە بردبوون لەگەڵ کۆچکارانی تردا لە دوای ڕزگارکردنی شاری خەیبەر هەموو پێکەوە گەڕانەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەبوو موسای ئەشعری دەیگەڕێتەوە و دەفەرمێت هەواڵەکەمان پێگەیشت کە خوای گەورە پێغەمبەرێکی ناردووە لە شاری مەککە ئێمەش لە یەمەن بووین و ویستی کۆچکردنمان هەبوو بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوو برای بچووکم لەگەڵدا بوو، یەکێکیان ناوی ئەبوو بوردە بوو، ئەوی تریان ناوی ئەبوو ڕەهم بوو، لەگەڵ پەنجا و دوو یان پەنجا و سێ لە ئەشعەرییەکانی یەمەن، لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت پەنجا کەس لە ئەشعەرییەکان بووین لەگەڵ شەش کەس لە هۆزی عوکی یەمەن، دەفەرموێت سواری کەشتییەکە بووین، بەڵام بەرەو نەجاشی حەبەشە گەیاندینی، لەوێ چووین پەیوەندیمان بە جەعفەر و هاوەڵەکانییەوە کرد، جەعفەر پێی ڕاگەیاندین وتی. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆی ئێمەی ناردووە بۆ ئەم جێگەیە وە فەرمانی پێ کردووین لێرە بمێنینەوە ئێوەش لەگەڵماندا بمێنەوە تا ئەو کاتەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئیزنمان دەدات ئێمەش لەگەڵیدا ماینەوە تا هەمووان سەرجەم وەکو دوا کۆمەڵی کۆچکەران گەڕینەوە چوینە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە شاری مەدینە کاتێ قەڵای خەیبەر ڕزگار کرابوو سەبارەت بەو هەموو دوورە وڵاتی و ناڕەحەتی و ناهەمواریەی کۆچکەران جەعفەر و هاوەڵانی تووشی هاتبوون بێگومان پاداشتی کۆچکردنیان دوو جار بۆ دەنووسرێت بەرامبەر کۆچکارانی شاری مەککە بۆ شاری مەدینە ئەمەش بە جوانی دەردەکەوێت لە بەسەرهاتی ئەسمائی کچی عومەیر کە کاتێ ئیمامی عومەر ئەوی بینی ڕەزای خوای لێبێوتی ئێوە کەسانی ئەهلی کەشتیەکەن کە گەڕاونەتەوە لە حەبەشە ئەویش وتی، بەڵێ. ئیمامی عومەر وتی، ئێمە پێش ئێوە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ بووین، لەبەر ئەوە ئێمە شایستەتر و نزیکترین لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ. ئەسما یش دڵی پڕ بوو. وتی، ئێوە لە خزمەت پێغەمبەردا بوون درودی خوای لەسەر بێ یارمەتی دەدان و بەسەری دەکردنەوە و نەزانەکانتانی فێر دەکرد، بەڵام ئێمە لە وڵاتێکی دوور لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بووین و نەزان و داماو بووین، وەڵاهی دەچم شکاتی خۆم دەگەیەنمە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوە بوو چوو بۆی گەڕایەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە وەڵامدا بۆ ڕوونکردنەوەی پلەوپایی کۆچکارانی بەڕێزی ئەشعەری و حەبەشە پێی ڕاگەیاند و فەرمووی عومەر لە ئێوە شایستەتر نییە و نزیکتر نییە لە من عومەر و هاوەڵانی تەنها یەک کۆچیان بۆ هەیە بەڵام ئێوە کە لە کەشتیەکەدا هاتوون دوو کۆچتان بۆ هەیە کۆچتان کردووە بۆ حەبەشە و لەوێشەوە کۆچتان کردووە بۆ لای من. ئازیزان لێرەدا دەوەستین. بە پشتیوانی خوای گەورە لە ئەڵقەی داهاتوودا باس لە موسڵمان بوونی یەکێک لەو کەسانە دەکەین کە بەهۆیەوە عیزەت و سەربەرزی درا بە موسڵمانان و هێز و ورەیان پێ بەخشرا کە ئەویش موسڵمان بوونی حەمزەی کوڕی عەبدولموتەلیبە ڕەزای خوای لەسەر بێ تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.